بسم اللە الرحمن الرحیم ئەم کاتەوە ئەم کاتێکتان شاد بە بیسەرانی خۆشەویست خۆشحاڵین کە لە بەرنمەیەکی تری بەرنمەکانی زنجیرە بەرنمەکانی چیرۆکی سەرکەوتن بە ئێوەی خۆشەویست دەگەینەوە بابەتی ئەمڕۆمان تایبەتە بە هوەری سعیکردن ئەو هوەرەی کە ئێستا هەمومان پێویستمان پێێتی بە تایبەتی کە ئێستا کاتێکە کە تاقیکردنەوەکان دەستی لە دەستپێکردنان پێم خۆش بوو کە پێکەوە ئەم بابەتە تاوتوێ بکەین و ئەم بابەتە بخەینە ڕوو کە چۆن بتوانین سعی بکەین و چۆن بتوانین ببینە باشترین قوتابی کە باشترین نمرە و پلە بەدەست بهێنین ئێمە هەمومانەزانین پێشەوە بچینە ناو بابەتی سعیکردنەوە پێویستە هەندێ پرسیار لە خۆمان بکە یاخود هەندێ معوقات و کۆسپەکانی ڕێگەی سعیکردن بڵێ ئێمە هەمیشە ئەڵین کە کاتێ مراجعەی کتێبەکەینەوە کە کاتێ مراجعەی مەنهەجەکەینە کە کاتێ دەچینەوە بە بابەتەکانی خۆمانە لە ناو مراجعەکە هەمیشە ئەڵین بەخوا بە خێرایی مراجعمان کرد یعنی بە هەرچۆنێ فریانە کەوتی نەمانتوانی بگەینە زەبتی هەمووکەی نەمانتوانی هەمووی خوێنێ نەمانتوانی ینی کۆمەڵێ ئاداتی سلبی کۆمەڵێ بیرۆکەی سلبی لە مشکی خۆمانە خراپ وکەڵێ ئەچێنین وامان لێدێ دەسەبین بۆچین عنی وامان لێدێ دەسەبین بۆ هەر بابەتێک لە پێش ئەوەی دەست بەرین بۆ بابەتەکە ئەڵین هێشتا زەبتی ناکەین لەوانەیە نتوانین زەبتیکەین تۆ هێشتا نەت خوێندوەتەوە تەفکیرێکی سلبی لە مێشکی خۆتا دروست بووە یا مەسە دەڵی بابەتەکە زۆر زۆرە فریای ئەوە ناکەەوە فریای بۆ نمونە ئەگەر سەد لا پەڕە بێ یا بڵین ئەو سەد لا پەڕێ لەوانێت تۆ بۆ نمونە 24 ساعت دانا بێ بۆ ئەوی تیا خوێنەوە سەیریکەی ئەبێ ئەم سەد لا پەڕێ بە لایەنکەمە هەمووی حساب بکەیتەوە یەعنی بێنە بەرچاوی خۆت مەنهەجێک کە لەوانەیە ئەگە وەک وتم سەد لاپەڕە بێ بیست لاپەڕەی وێنە بێ هەندێکی مەسەلە هەندێ ڕاهێنان بێ یەعنی کە ئەمێنێتەوە لەوانە پەنجا لاپەڕەی بمێنێتەوە بیست و چوار سەعاتەکە کە تۆ ئەتوانی زۆر ئیستفادەی لێ کەی بەڵام ئەگەر لە بیدایەتەوە تۆ هەر لە خۆتەوە ڕووخایت و هاتیتە سەر ئەوەی کە نەتوانی زەبتی ئەم حاڵەتە بکەی یانی سەعیکەی لە مێشکی خۆتا کۆمەڵی بیرۆکەی سلبی بچێنی ناچاری وات لێ بێ کە نەتوانی ئیستفادە لە سەعیەکەت بکەی و هەمیشە بیرۆکەت بیرت زهنت لە لای چی بێ لە لای نەتیجەی سلبی بێ بۆیە گەر تێبینی بکەی ئەکسە دەڵی مطابعەکە مراجعەکە پیاچوونەوەکە خێرا بوو فریای هەمووی نەکەوتم زەڵتی هەموویم نەکرد هەموویم لەبەر نەکرد اینجا بابەتی زۆرمان بەسەرۆماوە هێشتا زۆر زۆری ماوە یعنی بەم کەڵێ بابەتەکانم هەڵپڕووکان یان بەدڵی خۆم پرسیارم حەل نەکرد بەدڵی خۆم مراجعم نەکرد بەدڵی خۆم نمونەم حەل نەکرد بەدڵی خۆم ڕاهێنانم لەسەر نەکرد ئەمانە کۆمەڵە بیرۆکەن یاخود نەچوومەوە بەسەریدا نەمتوانی بچمە سەر کاتم نەبوو ئینتحان خۆمم کرد دانیشتم ئینتحانێکی خۆم کرد یا خۆ خوشکەکەم یا براکەم یا باوکم بان کرد ئینتحانکە وڵا زۆر باش نەبوو نەتیجەم باش نەبوو ئێمە هەمیشە ئەزانین ئەو ئینتحانە بیدایەتیانەی کە لە ماڵەوە ئەکرێ وەکو تەمهیدێک وایە بۆ چوونە ناو منافەسە حەقیقەکە چوونە ناو پێشبڕکێ حەقیقەکە وەکەڵێ ئینتحانکردنە ئەگەر تێبینی بکەی هەندێک فرقەمان هەیە پێشەوەی بچنە ناو بتوڵەکانە پێشەوە بچنە ناو پاڵەوانێتەکانەوە کۆمەڵێ تەمرین و کۆمەڵێ ڕاهێنان و کۆمەڵێ یاری تەجروبی ڕاهێنانەکەن بۆ ئەوەی چی بێ کۆتا تشکیلی ئەو یاریان دەستکەوێت کۆتایە تشکیلی خۆیانیان دەستکەوێت بۆی ئامادەیان ئەکرێ لە یاریەکانە هەمووی کەڵێن نەتوانێت سەرکەوتو بێ بەڵام ئەبینی لە کاتی پاڵەوانێتەکە سەرکەوتو ئەی بۆیە تۆش هەمیشە ئەو بیرۆکەی وارد لێ نەکاتە زاڵ بێ بەسەر تا کە من بۆ خۆم ئینتیحانی خۆم کرد بەس نەمتوانی دەرچم نەمتوانی نەتیجەی باشەوە دەزیم نەمتوانی بگەمە ئەو نەتیجەی کە خۆم ئەمەوێ اینجا دواتر زۆر جار لە مشکی خۆمانە وای ئەچێنی کە ئەڵێن ئەم ڕاجعەیە ئەم پێداچوونێ زۆر خێرا و بەڕاستی ئەمە ئەمە پیاچوونەوەی مراجکڵە دەرەجەی بەرز نییە پیاچوونەوەی دەرەجەی مەسەلە 1995 ئەوانە نییە بۆیە دیسانەوە ئەمەش خاڵێکی تری سلبیە کە لە مشکی خۆمانە دەچێنین اینجا هەندێشتمە هەندێشت هەیە خۆ طببیعەتی منهجەکانی ئێمەش وایە مامۆساش ئەو پرسیارانەکەدای ئەنێ ئەکرێ پرسیاری گشتگیر بێەوە ئەکرێ هەندێک پرسیار بێت کە تۆ تەئکید بی کە دێتەوە بە تەئکیدی هەندێ شوێنی ناو مەنهەجەکەی لەوانەیە لەوانەیە شتی تیا نەبێتەوە بۆیە تۆ هەر لە مێشکی خۆتا مەیچێنە کە وەڵا هەندێ شتە هەر سەیرم نەکرد مەلزەمەی فلانە مەلزەمە لەوانەیە هەر سەیرم نەکرد و هەر ئاگام لێ نەبووبێ ئەمانە کۆمەڵە شتن کە لە لای خۆت بۆیە دڵنیابە لە لای خۆت هەندێک شتێ بیکە کە تۆ لە هەموو کەس باشتریت تۆ لە زۆربەی زۆری قوتابیەکانی تر باشتری ئەمە بچێنە لە مێشی خۆتا تۆ مەجارێکی باشترت هەیە ژووری تایبەتت هەیە کۆمەڵی هاوکاری باشتەیە کۆمەڵە پرسیادێ بەڵام ئەم شتانە هەمووی لە لای خۆتە و بۆ خۆتە بۆیە دەکرێت تۆ هەست بکە کە تۆ کۆمەڵە شتەزانی خەڵکی کە نایزانێت تۆ لەوانەیە باوکت مامەسابێت دایکت مامەسابێ بەسە براکانت هاوکارت بن بەڵام خەڵکی تر لەوانەیە ئەوانەی بۆ نەگونجەکە هاوکاری بێ اینجا تۆ لە زۆربەی زۆری قوتابەکان لەوانەیە لە ڕۆژانە باشتر بووی تۆ بۆچی دائیمەن فکری سلبی بەسەر تازاوە بێ وەکو چۆن ئێمە کە کاتێ بۆ نمونە وەکو وعلی بچگە دەکرێت ئێمە هەمیشە گەشببین بین نەک ڕژبین بین چونکە بۆ گەشببینی و ڕژبینی دوو سیفەتن هەردووکیان لە مرۆڤ هەن معنەوین بەڵام ئەمانە کاریگەریان هەیە لەسەر چاکترکردنی باری دەرونی خۆمان و ئامادەکردنی خۆمان بەرەو خولێکی ترکە سەرکەوتنە بەرەو قۆناغێکی ترکە سەرکەوتنە بۆ یە کاتێک کە دێنە سەر ئەم بابەتە و کە دێنە سەر حاڵیبوونی خۆمان لە مەسائیلی دیاریکردنی نەتیجەی خۆمان دەبێ بیدایەتی ئێمە کە دەخوێنین ئامانجمان دیاریکرد چکە مرۆڤ دەبێ بۆ هەموو شتێ ئامانجە دیاریکەی تۆکە قوتابیت لە بیدایە قوتابی پۆلی دوانزەی قوتابی پۆلی دەی قوتابی پۆلی یا هەر قۆناغێ لە قۆناغەکانی خوێندنی ئەوانەی کە ئینتحانی نووسینیان هەیە پێویستە لە بیدایەتی لە بیدایەتە کە داوام دەستپێکە بۆ خۆیان ئامانجێکیان دانابێت کە دەیانێت چەند نەتیجە بێنن چەند ئەنجام بێنن چەندێک نمرە بەدەست بێنن کە ئەمانەیان دیاری کرد ئەو کاتە لە پێناو ئەو ئامانجا هەوڵەدەن بەڵام ئەگەر بۆ خۆی ئامانجی دیاری نەکرد ئەو کاتە ئەگەر ئامانج دیاری نەکەیت هەوڵیش دەیت کەواتە تۆ تەنها چیت کردووە کاتەکەت بە فێڕۆداوە و ئەگەر هەوڵت دا و کاتەکەت وەکەڵێ ئامانجت دیا هەوڵت دا و ئامانجت دیاری نەکرد کەواتە تۆ هەموو ئەو ئامانجاری کە هەمانەوە گوتم کاتەکە بە فێڕۆدەی بەڵام ئەگەر ئامانجت هەبوو بەڵام کارت نەبوو ئیشت لەسەر نەکرد نەتکردە بواری عملیوە ئەوە هەمووی ئەبێتە خەون و خەیاڵ و لەمەشدا دەمێنێتەوە تۆزی تۆزی بەسەری دادەنیشیت بۆیە بۆ خۆت پێویستە لەسرت کۆمەڵێ بیرۆکەی ئیجابی لە مێشتی خۆتا بچێنی کەوابی کە تۆ گەشببینی بە ژیان چونکە بۆ هەموو ئەو کەسانەی کە ژیانیان تێپەڕاندووە، هەموو ئەو کەسانەی کە گەشتوونەتە چڵەپۆپەی سەرکەوتن، هەموو ئەو کەسانەی کە گۆڕانکاریان کردووە لە مێژووە، گۆڕانکاریان کردووە لە قۆناغەکانی تەمەنا، هەموویان وەکو تۆوا بوون، لە تۆ زیاتر نەبوون، لە تۆ باشتر نەبوون، بەڵکو ئێستا تۆ باشتری لە ئەوان، چونکە ئەو هۆکار و ئامادەسازی و وەکەڵێ هاوکاریانەی کە ئێستا بۆ تۆ هەیە بۆ خەڵکی تر نەبووە، خەڵ لەوانەیە مەسەلە کۆمەڵێ یعنی سەرچاوی زانیاری کاتی خۆی دەست دەکەوتێ بەڵام ئەگەر ئەبینی ئێستا سەرچاوی زانێرەکان ئەوەندە زۆرن لەوانەیە لە هەندێ وڵاتە پێویستی بە مامەسانە بێت لە هەندێ وڵاتە پێویستی بە ڕافەکردن و تەسیرکردن و شەرحکردنی مامەسانە بێت بۆیە تۆ دەکرێت ئێستا زۆر باشبی و زۆر زۆر ئیش لەسەر خۆت بکەیت کامیشە بەپی دیراسە کە کراوە هەمیشە چوار پێداچوونەوە پێویستە و ضرورە بکرێ پێداچوونەوەی یەکەم هەمیشە 16 بۆ هەفتا زەب دەکرێ یعنی ناتوانانی لە سەدا سەد هەر یەکسەر کەڵێ یەکەم من هەچ خوێنتەوە یەکەم لاپەڕەکە خوێنێتی لمەش خۆتا خەزنیکەی نە هەمیشە 16 بۆ هەفتا زەب دەکرێ مراجعی دووهم کە هەمانە کە پیاچوونەی دووهەمە ئەوش ئەوەیە لە هەفتا بۆ هەشتا زەبواتە دوای دوو جار تۆ دەپ لە بەرزەبیتەوە دە پلە ئەچتە سەرەوە مراجعەی سێیەم کە زەرورە هەموومان تێیا بکەین یعنی وکەڵێ بەم من هەژا بڕۆین ئەوش ئەوەیە ئەگاتە قۆناغی هەشتا بۆ نەوەت کە ئەتوانی زەبتکەی و کۆتا مراجعە ئەگەر تااقەتت هەبێ ئەگەر بتانی ئیشی لەسەرکەی ئەگەر وەکەڵە پیاداچوونەوەی جارێکی تری بۆکەی ئەگاتە لە سەدا نەوەت بۆ لە سەدا سەد ئەو کاتە زەبتە بێ و لە مێشکی تۆ ئەمێنێتەوە کەواتە ئێمە بۆ ئەوەی باشترین سعی بکەین بۆ ئەوی باشترین پێداچوون بکەین بۆ ئەوی باشترین مراجعە بکەین پێویستە بە چوار قۆناغا مراجعە بکەین نەڵین کاتمان نییە نەڵین بەشمان ناکە نەڵین کۆمەڵێ کەڵش بیرۆکەی سلبی لە مێشکمانە بێت جاخۆڵا من هەرچەنە سعی بکەم هەر پەنجا دێنم هەرچەنە سەعی بکەم هەر مەسەلە بۆ نمونە سفر دێنم هەرچەنە سەعی بکەم لەوانەیە مەسەلە بۆ نەگەمە ئاستی فلانە کەس کە دراوسێمانە چونکە بۆ ئەو مشکی لە من باشترە کێشە و مشکیلەی نینا هەموو کەسێ خۆی بۆ خۆی کۆمەڵە کێشە مشکیلەی هەیە بڕۆ لە دەوڵەمەنەکانی عالم بپرسە ئەوانەی کە زۆر دەوڵەمەن لە هەموو بارەکانە لیان پرسە ئەوانەی ئەوان مشکیلانیش کەسیکەنیەتی کە دێتەوە بۆ سەر فەقیرەکان لەوانەیە کەمترین مشاکلیان هەبێت چونکە بۆ هەمیشە ئەو کەسانی کە ئیش و کاریان زۆرە پارەیان زۆرە سەروت و سامانیان زۆرە پلەی باڵای بەرزتریان هەیە هەمیشە مەشاکیلیان زیاترە لەو کەسانی کە کەمترین یاخود کەسانێکی سادە لە ناو کۆمەلگا بۆیە دەکرێت ئێمە ئەگەرمانێ سعی بکەین ئەگەرمانێ بێداچوونەوە بکەین ئەگەرمانێ باشترین نمرە بینین بە چوار قۆناغا بە چوار قۆناغا ئەنجامی بدەین کە ئەو قۆناغانە هەمویانمان باس کرد سیرەکەی ئەگەر ئێمە تۆ بزانین ئەڵێ تۆ پێنج وانە تاوا کردو ئەگەر هەرێکیان باە ه پێش نمرە بزانین کەوانە بۆ کەواتە بۆ خۆت هەموو ئەو نمرانەی کە هەتا خەڵکێکی دەوروبە لەوانێ نتوانێت وها بکەن خەڵکێکە نتوانێت لە سەدا سەد بەسەرە بۆن بگاتە نەتیجێ بۆیە ئەگەر بچی تۆ پێ جاری کە هەوڵی زیاتری بۆگەی بە تەکیدی ئەتوانی بگەینتە چەند لە سەدا سەد کەواتە ئێمە هەمیشە قازانجمان لەوایە مراجعی خێرا و وکەڵێ دووبارە بکەینەوە کە ضرورە و ئیشی لەسەر بکەین هۆکارەکانی سەرکەوتنی مرۆڤ گەر حسابی کەین لە ئۆکەڵێ بیژمێرین ئەویش ئەوەیە کە چی وامان لێ ئەک ئێمە بینە قوتابێکی سەرکەوت و چی وامان لێ ئەکا کە ببینە وەکەڵێ مامۆستایەکی سەرکەوتو حتا بە قوتابیەکانی دەوروبەرمان کە ئەگەر تۆ قوتابیژی یەکەم خاڵ کە مهمە جاران لە لە سوپای عێراقیە شتێک هەبوو وەکەڵێ شعارێکیان هەبوو دروشمێکیان هەبوو کەیانوت ئەت تدریب سمە تدریب سمە تدریب تدریب ڕاهێنان ڕاهێنان دواترش هەر ڕاهێنان ئێمەش لەم بوارە بۆ ئەوی مرۆڤ سەرکەوتوبێ پێویستە پێی بڵێن سەبر سەبر سەبر هەتاوەکو دەگەیتە چی ئەگەیتە نەتیجە واتە چوار جار سەبرت دەوێ هەتاوەکو لە سەدا سەد بێنی چونکە بۆ پشوو درێژی وات لێکە حتا پشوو درێژی ئەمەلت پێ بەخشێ هیوا و ئاواتت پێ بەخشێ ئەگەر تۆ تێبینی بکەی لە شتێکی بەسیت تۆ سەیریکەین ئێمە کاتێک خۆشەویستەکانی خۆمان دەبین بۆ گۆڕستان لەو سەرۆ ئەمەل و هیوا و پشوو درێژی و هەمەلەکە جاریکە دەستکەینەوە بەچی دەستکەین و بە باشترین ژیان وە بەو شێوازەی کە هیچ لە ژیانی خۆمان ناڕووی نەداوە خاڵێکی کە کە ضرورە کە هەمان بێ ئەویش ئەوەیە هەمیشە گەشببین و بە ئومێد بە هەمیشە قەنەعەت دوابێت کە ئەم نەتیجەی ئەگەر ئێستا شەست دێنابێ هەفتەی داهاتوو کە ئینتحانەکەت کرد کەڵێ ئینتحانی داهاتوو تاقیکردنەوەی داهاتوو بە تاکیدی نەوە حەفتا دێنیت هەشتا دێنیت نەوەت دێنی یعنی قەناعەتت وابێ هەمیشە بەرەو پێش ئەڕۆی نەک بەرەو دواڕۆی چونکە بۆ تۆ ئەگەر ئەم بیرۆکەی سەرکەوتن و پێشکەوتنت لە مێشکی خۆتا چاند یعنی وەکەڵێ واد لێ دێ ئەبێتە وزەیەک پاڵت پێوەێ بۆ پێشەوە بەڵام ئەگەر تۆ لە یەکە حتا ئەگەر لە یەکەم امتحانیشا لە یەکەم تاقیکردنەوە نەتوانانی سەرکەوتوبی بە قەنەعەتی خۆت نەتیجەکەت یاخود وەڵامەکانت باش نەبوو لەگەڵ وەڵامە ڕاستەکانە بە طبیعی وەریگرە چونکە بۆ هیچ کەسێ لە خۆیوە کەڵێ هیچ کەسێ بەبێ شکست ناگاتە نەتیجەی کۆتایی. بۆیە دەکرێ ئێمە خاڵی دووەمی هۆکارەکانی سەرکەوتن کە باسی بکەین ئەوەیە کە ئومێد و هیوامان هەبێ و دایمە بە ئومێدوین وەکەڵێت دائیمەن گەشببین بین چکە بۆ گەشببینی واد لێکا وەگوتم بتگەێنێتە نەتیجە و بتگەێنێتە ئەو هیوا و ئاواتەی کە من و تۆ ئەمانەیە هەنگاوی یعنی خاڵی هۆکارەکانی تری سەرکەوتن خاڵی تری هۆکارەکانی تری سەرکەوتن هەنگاوی یەکەمە هەنگاوی یەکەم زۆر قرسە هەمیشە بیناکردن قرسە بیناکردنی وەکەڵێ هەر شتێک لە بیدا یەکەم خاڵی یەکەمی مهمە حتا دەڵێن یعنی ئەوانەی کە لە بواری کارگێڕ و ئیشا ئیشەکەن یاخود بڵین شارەزان ئەڵێن قەنەعەتیان وایە بەس هەستان بۆ دەستپێکردنی ئیشەکە لە سەدا سێ واتە بسمیلایی کردن لە ئیشەکە لە سەدا سێ ئیشەکە چیە دەست پێ کردووە و گەشتیتە هەر دەست برد بۆ ئیشکردنەکەەوە کەڵێ خاکەناز گرت بەدەستەوە بۆ ئەوی بناغەکە لێ تەرتیبکەی کەواتە ئەوە گەشتۆتە لە سەدا حوت بەو شوازی کە خۆتەتەوێت کەواتە هەنگاوی یەکەم قرسە بەر دەست پێکردن قرسە دەست پێکردن دەست پێ بکە ئەو کاتە مەنهەجەکەت تەرتیب ئەبێ و ئەبێت شتەکانی چی بێت دابەشت کردوێ بە گوێرەی کات و ئەو کاتانی کە تۆ هەتا ئێمە 24 ساعتمان هەیە ئەو 24 ساعت ئەگەر حسابی کەی بەکات بە تایبەتی لە کاتی ئیمتحانەکانە لە کاتی تاقیکردنەوەکانە دەبێ ئێمە تەنزیماتی کاتی خۆمان بکەین ڕێخستنی کاتی خۆمان بکەین بەو شێوازەی کە لەگەڵ مراجە ئەو خوێندنەوە و چۆپێداچوونەوەی دەرسەکانمان ناکرێت ئەگەر ئێمە تێبینیکەین ساعتمان هەیە هە ساعتی بۆ کەوتن ئەم هەشت سەعاتە هەشت سەعاتی بۆ نمونە بۆ خەوتن چوار سەعاتی بۆ ئیسراحەت مەسەلە دوو سەعاتی بۆ کە ئەچین بۆ ئینتحانکردن یاکو بڵێن سێ سعات ئەگەر حسابی بکەین ئەو کاتە تۆ هێشتا نۆ سعاتی کەت ماوە واتە تۆ دەتانی بەلایەنی کەمەوە ڕۆژانە پێنج سەعات دابنی بۆ چی بۆ سعیکردن و مراجعکردنی ئیش و کارەکانی خۆت مراجعکردنی دەرسەکانی خۆت ئەگەر یعنی ئەو مراجعانەش دەبێ قوتابی بەڕێز دەبێ هەوڵ بدا هەرچۆنێک بووە ئەگەر لە بە پرسیارکردن بێ لەگەڵ خەڵکی ترابێ بەس بەو شەرتە نا ڕەفیق و برادری بانکە لە ژوورەوە خەریکی قسەکردن بەڵکو خەریکی سعیکردن بن یعنی ئەگەر پرسیارکەی عیب نییە بەڵام دوایی سبینێ نەتیجیان دا بەدەستەوە کەوتیت ئەوە عیبە ئەوە عەیبەیە ئەگەرنا تۆ لە شتێکا گەر شارەزایی نەبێت توانات نەبێت باش تێنەگەیشتووی لە بابەتەکە زەرورە لە کەسێکی شارەزاتر لە خۆت بپرسە حەتا ئەگەر هاوڕێ و قوتابی قوتابی و ڕەفیقت بێت خۆیەک لایکردنەوە بۆ سعیکردن هەندێک لە قوتابیەکانمان یەکتر هۆکارەکانی تری سەرکەوتن ئەوەیە هەندێک لە قوتابیەکانمان کە کاتێ ئینتحانات و تاقیکردنەوەکان دەستپێکا یەعنی تەنزیماتی کاتی ڕێکخستنی کاتی ئیشکردنی هەر وەکو کاتی ڕۆژانەی عا ڕۆژانەی تری عادیە بۆیە هەموو کەسێک ڕاو چی کا چێ بۆ ڕاو ئەبێ کۆمەڵە شتی پێ بێ کە وای لێ بێت کە لەوێ احتیاجاتی بە هیچ شتێکی تر نەبێ تۆش پێویستە بۆ قوتابخانە بۆ تاقیکردنەوەکان ضرورە هەرچی بابەتی خۆت هەیە وەکەڵێ هەرچی پێداویستی و تایبەتمەندی ئیمتیحان هەیە ئەو بابەتە هەیە حازری کەی بۆ ئەوەی ئیشی لەسەر کەی بۆ ئەوی بتوانی یعنی خۆت یەکلایی کەیتەوە بۆ وەکەڵێ بۆ ئەم ئینتحانە یعنی داواش وکڵێ وەکو داواکارێکی لە باوکان و دایکانی خۆشەویست کە محاولەکەن لە کاتی ئینتحانەکانە لە زەمەنی ئینتحانەکانە بە تایبەتی کە ئێسا ئەم قۆناغە قۆناغی ئینتحانەکانە هەوڵ بدەن هەر چۆنێک بووە دوورکەونەوە لە سەردانی کردن سەفەرکردن مەسەلە بۆن هەندێک مناسبەی تر ئەکرێ هەموو شتەکانی تر دووبارە بنەوە بەڵام ئینتحانی مناڵەکانت دووبارە نابێتەوە ڕۆژێ لە ڕۆژان ماوەسایەک نایە لەبەر خاتری جەنابەت کە تۆ مەسە سەیرانێکە بۆ شاییەکە بۆ حتا هەندێک حاڵەتی تری نەخوازراو هەیە کە لە ماڵەکانە ڕۆدات محاولە بکرێت دوا بکەوێت بۆ کاتی چی بۆ کاتی دوای ئینتحان دوای تاقیکردنەوەکان چونکە ئەم ئینتحانە دووبارە نابێتەوە ئەوەی کە زەرەر دەکا یەکەم کەس و دواکەس هەر قوتابیەکەی بەڕێستانە بۆیە ئەگەر میوانتان هات طببیعە تەلەفۆنی بۆ بکەی بڵێ ئەم مەسەلە دە ڕۆژی کەوەرە دوای ئیتحانەکان وەرە من ئەمڕۆ مناڵەکەم ئیمتحانێتی سبینێ مناڵەکەت یعنی ئەگەر باشترین میوانداری ئەو میوانەشکەیت کە کاتێک کوڕەکەت کەوت کچەکەت کەوت ئەو کاتە ئەم میواندارێن ناگاتە فریایکی ناگاتە فریای مناڵەکەت یاخود دەرەجە و نمرەی بداتێ اینجا گوێ مەدە بە قسەی خەڵکی خاڵێکی کە کە زۆر زەرورە ئیشی لەسەر کەین قوتابیانی خۆشەویست ئەوش ئەوەی گوێ بە قسەی خەڵکی مەدە تۆ بینی سیرەکەی نەتیجەت کەمە کابرای ڕفیقەکەت قەنەعاتی وایە کورە وەرە بابڕین یاریکەین هەرچۆنێک بووە کورە خۆ دوای پ شستی هەرێنی دوای هەرچۆنی بۆ خەمەوەسا هەر دەرمانە چێنێ ناکورە نەتیجە زۆر مهمە دوایی لە کۆتایەکە لە سەری ساڵە ئەوەنە سعیەکەی نەتیجەی کۆتایی نە یەعنی گوێ لە قسەی خەڵکی مەگرە هەم بە باری سلبیە کە پرسیارەکرێ یەعنی مەسەلە بۆن منە تۆ جاری وایە سعیەکەی دانیشتی چاوت سوور سوور بۆ تۆ بەسەر بەسەر کتێبەکەتا لە پڕ لەوانەی خزمێ ناسراوێ دۆست تێبێت بۆ ماڵتان بڵێ فڵانە کە زەوە خەریکی چی تۆش بڵێ وەڵام من دانیشت سعیکەم ئالم کاتا ئەگەر بیرۆکەیەکی سلبی بۆ بێت ئەویش دەڵێت سعیکردن چییە جاخوا هەموو کەسێک کە دەرچوە خەڵگەیە لە بازارە مەسە هەندەسەی تاوا کردووە لە بازارە عربانەش نێویگەڕێ ئەم قسە سلبیانە کاریگەری هەیە لەسەر تۆ کاریگەری سلبی هەیە لەسەر تۆ بۆیە ئەگەر تۆ گوێی بدەیتێ ئەبێتە هۆی شکانی دەرونی تۆ ناچاری لەوانەیە هەندێک سعید بۆ نەکرێ و لە پەشیمان بیتەوە سار بیتەوە لە هەندێک سای بۆڵێ هەوڵ بدە هەرچۆنێکت کردووە گوێ لە قسەی خەڵکی مەگرە قسە سلبیەکان کە ئەبێتە هۆی تێکشکانی دەرونی تۆ چونکە بۆ ئەو قسە سلبیانە کاریگەریان هەیە لەسەر دەرەجەوە لەسەر هەموو شتانی کە هەمان اینجا خاڵێکی کە هەمیشە ضرورە بیزانین ئێمە پێویستە بە علمی کەم ڕازی نەبین واتە هەروەها بە نەتیجەی کەمی ڕازی نەبن یعنی بۆ نمونە کە کاتێ پرسیاری لەکەم تۆ سعی کوداڵێ بڵێ ئەلە بە قەدەر چەندڵێ بەشی پ تا شەست ئەوەندە سایم کردووە ئەوەندە هەوڵم داوە ئەی بۆ بۆچی هەوڵی زیاتر نادەی بۆ بەشی نەوە تا سەد هەوڵ نادەی یعنی ئینسان نابێ یعنی وەکەڵێ ڕازی بێ بە بەشی کەم تۆکە کاتێ دانیشی لەسەر سفرە ئەگەر بەشەکەت کەم بێ نایکێ بە شەڕ ئەی لە دەرەجە شا بە هەمان شێوە هاوێ بۆیە قوتابی بەڕێز لە کوڕان و لە کچان پێویستە و ضرورە کە بە بەشی کەم ڕازی نەبن و قەنەعەتیان وابێ هەمیشە دەبێ حیسەی ئەسەد بەر ئەمان بکەوێ. لە پۆلەکانا، لە کیوزەکانا، لە دەرەجەکانا، لە دەفتەر چاکە حەتا لە دەفتەری ڕۆژانا چونکە بۆ؟ هەندێ مامۆستا هەیە شەخسیەتی تەلەبە دەناسێ سەیری یانی سەیری ڕەفتارەکانیان سەیری گفتارەکانیان حەتا سەیری سەیری دەفتەرەکە کە ئەزانێ تەلەبەکە شپرزە یان جدیە بۆیە دەکرێ بۆ خۆشمان بۆی ئیشی باشمان وکەڵ باش کەین ئەوش ئەوەیە کە ڕازی نەبین بە نەتیجەی کەم ڕازی نەبین یعنی زۆر تەبیعیە جاری وایە هەڵەچی کورە بەخوا من یعنی لەوە لە ڕۆژانەی ترا بۆ نمونە لە لە چل دەرەجەکە یا لە پ دەرەجەکە چل پێنجی هەبێت بڵە جاخۆ پێنج دەرەجە پێویستە چ پێویستەکە هەوڵی خۆم بدەم پێنج دەرەجەکەیان و دەرەچم نە هەوڵ بدە هەرچۆنێک دە با لە چل و شش کەمتر نەبێت لە چل و پێنجەکە کەمتر نەبێ مەحاڵە کە نەتیجەت بەرەو باشتر بڕا چونکە بۆ پێ سەزان فەرمێ چی ئەفەرمێ ئینسانی مسلمان نابێ دوو ڕۆژی وەکو یەکوابێ ئەم دوو ڕۆژە لە هەموو بوارەکانی ژیانایە تەنها لە عیباەتانە لە علمی شایە لە پارو سەر و تسلامانەیە لە لەش ساغیە لە حتا لە ڕفیق گرتن و ڕفیق براد ڕفیق و برادایەتیە حتا لە خۆشببختی ژیانی ئینسانایە کە ئینسانی مسلمان نابێت چی بکە نابێ ڕازی بێ بەکەم کەواتە کە ڕازی نەبووی بەکەم نایاڵی ئەمڕۆت وەکو چی وابێ وەکو سبینێ وابێ اینجا خاڵێکی تر کە پێشتریش هەندێکی لەسەری دوام ئەویش ئەوەیە ئیداری کاتی خۆتکە واتە کاتەکانت بەو شێوازە ڕێک بکە کە لەگەڵ لەگەڵ تاقیکردنەوەکان تا بگونجێ و هەموو کاتەکانت بە پێچی دیاریکە بە پێی سیستەمێک دیاریکە کەواتە ئەوەی کە ضرورە ئێمە ئیشی لەسەرکەین ئەو ڕێگریانەی کە وکەڵێ لە ڕۆژانە دێتە سەرمان دێتە وکەڵێ هاتوچۆی لەسەرەکەین و ئیشی لەسەرەکەین ئەویش ئەوەیە ئێمە بۆ خۆمان مححاولە بکەین هەمیشە کۆمەڵێ ڕێگر هەیە کە لە مێشتی خۆمانە دروستمان کردووە ڕێگرەکان معنەوین ڕێگرەکان مادینی لە بەردەسمانە چونکە بۆ ئینتحانەکان پارەی تێ ناچێ ئینتحانەکان پێویستی بە پارە نیە ئینتحانەکان پێویستی بە ینی کۆمەڵێ هۆکاری مادی نیە کە ئێمە بگرینە بەر تاوەکو چی بکەین تاوەکۆی نەتیجەی بەدەستبین بەڵکو هەموو کێشەو مەشاکیلەکان دوایی ئیحتیمالیشی قابیلی دووبارە بوونەوە بێ بەڵام ئەم ئینتیحانەی تۆ ئەم سەعی کردنەی تۆ ئەم هەوڵ و کۆششەی تۆ بە تەئکیدی دووبارە نابێتەوە بۆیە ئەگەر هەر لە بیدایەتەوە تۆ بۆ خۆت پێویستە قەنەعەتت وابێ وەکەڵێ هەمیشە ئەگەر قوتابیەکانمان یعنی ئەوەی کە لە عالەما باسەکرێت زانایان حتا سیاسەمەداران کە باسیان کردو لە زەمەنی کۆنا هەمیشە هاتون جانیبی پەروەردەیان گرتووە لە گۆڕانکاری لە ژیانە گۆڕانکاری لە سیستەمی حکومە گۆڕانکاری لە حتا سیستەمی کۆمەڵایەتی ناو کۆمەلگاکەیانە هەمیشە لە کەەوە دەستیان پێکردووە لە پەروەردەوە دەستیان پێکردووە ئەم پەروەردەش یەکێک ئۆنسرە هۆکارە کوڵێ کۆڵەکە کۆڵەکە گرنگەکانی قوتابیە ئەگەر قوتابی نەتیجەی باش نەبێ قوتابی وکەڵێ باش سعینەکە باش هەوڵ نەدا باش کۆشش نەکە باش نەخوێنێتەوە باش خۆی ئامادە نەکا بە قوتابی بۆ تاقیکردنەوەکان بە تاکیدی مشتەمەعەکی پڕ لە غەش دەرەچێەوە مشتەمە ناچارە بێ قوتابی هەوڵی چی بدا هەوڵی ئەو بدا کە سەیری تەلەبەی ترکە مححاولەکە شەڕکە لەگەڵ مامەسایانە شەڕکە لەگەڵ دۆست و ڕفیقەکانی هەتاوە کوچی بێ بەشی دەرەجەی خۆی بەدەست بێنێ ئەوە ئێمە هەمیشە بزانین کە ئەو خاڵانەی عنی کە هەمانە مەحاولەکە یعنی کاتەکانی وەکەڵە کاتی سعیکردن بۆ خۆت هەڵبژێرە چونکە بۆ یعنی ئەگەر ئێمە کاتێکە سعی ئەەکەین دای بنین بۆ نمونە سعات شەش بۆ هەشتی ئەوارەت سەعیەکەیت ئێمە هەمیشە ئەزانین شەش بۆ هەشت کاتی نان خواردنە شەش بۆ هەشت کاتی نوێژ عیشەیە شەش بۆ هەشت احتیممالی میوانداری هەیە شەش بۆ هەشت لەوانەیە خەڵک سەیری زۆربەی زۆری دانیشێ سەیری تەلەڤزیۆنکە یاخود مەسەرە بۆ نمونە داد ناوە بەیانیان ئێمە کاتی نان خواردن عادەتە سعات بۆ نمونە سعات هەشتە یاخود ئینتحانەکان لە سعات هەشت و نیوە تۆ بێی لە سعات حوت و نیو بۆ هەشت بێ سعی بکەی بۆیە ئەم کاتانێ بۆ خۆت کە دەیتەوە ئەگەر سعات هەشت و نیو ئینتحان بێکە زۆربەی قوتابخانەکان ئێستەوان تۆ بەلایەنی کەمەوە سعات یانزە دەیتەوە هەتا دوانزە ئیسراحەتکە هەتا یەک دیسانەوە هەر کاتی ئیسراحەت بێ دوای ئەوە ئیسراحەتێکی وکەڵێ مێشکە کە ئەتوانی هەندێک خەوکەڵێ خەوکەی اینجا دواتە دەیتەوە بۆ سعات سێ هەتا پێنج توانی سعیبکە جارێکی کە ئینجا ئەوە دوو سعات پاشان شەو ئەتوانی لە سعات نۆوە هەتا یانزە دیسانەوە سعی بکەی ئەوە چوار سعات پاشان لە سعات ئەگەر بتانی لە نوێژی بەیانی لە سعات پێنج و نیو بڵین هەڵستی هەتاوەکو سعات حوتونی و دوو سعاتیە کەواتە تۆ ئەتوانی شش سعات سعی بکەی لەو بابەتەی کە خۆت ئەتەوێت کەواتە چاکترین کات بۆ سەعی کردن ئێمە یعنی بەپێی ئەوەی کە زانایان دەرکەوتۆ بۆیان کاتی بەیانە ئەو کاتێک کە مێش خاڵیە لە هێ هەموو کێشە و گیروگرفتەکانی ژیان خاڵیە لە هەموو وەکەڵێ ئامادەی بۆ وەرگتن ئینسان هەرچ گونەیەک بێرە بیەنین مەسەلە شتی تێکەین ئەگەر پڕ بێ لە شت هیچ ناگرێ بەگەر ئەگەر خاڵی بێ هەرچی شتێ بمانەوێت توانین تاوەکو بیگرێ کەواتە یا هەر مەسەحەتا کەشتیەک یا سیارەیەک یا هەر شتێکە هەمان ئەم مێشکەی مرۆڤش ئەو زیهنەی مرۆڤش بیدایەتی وەکەڵێ سوار سعاتەکەی تەمەن کە دەست پێکات لە دوای نوێژی بەیانیوە خاڵیە پێویستی بەچی هەیە پێویستی بەوەرگتن هەیە کە وەری کەڵە سعید کرد ئەو کاتە باشتر خەز نەبێ لە مشکی مرۆڤە کەواتە بزانە ڕێگل لە بەردەم ڕۆشتندا هیچ نییە شاخە بە ئەو شاخە بەرزانە نییە بەڵکو بزانە کە کۆمەڵە زیخن کە تۆ ئەتوانی پێیان پیابنێی کە تۆ ئەتوانی بە سەریانا باز دەی چونکە بۆ ئێمە ئەگەر تێبینی بکەین هەمیشە کۆسپەکانی ڕێگا نابێ بە گەور سیر گەورە سیرکەین کۆسپەکانی ڕێگا ئەگەر بە گەورە سیرت کرد ئەو کاتە ئامانجەکانت لە لا بچووکە بێتەوە کە ئامانجەکانی لە لا بچووک بووە کەواتە ناتوانی باز دەی بەسەر چیا بەسەر کۆسپەکانی ڕێگا کەواتە بۆیە دەکرێ ئێمە لە بازدانی گەورە نەترسین هەندێک جار لەوانەیە ئێمە کاتێک کە ئەپەڕینەوە لە پردێ ئەپەڕینەوە لە دۆڵێ ئەپەڕینەوە لە چاڵێ ئەپەڕین لە جۆگەیەک محاولە ئەەکەین خۆ هەندێک جار بە یەک باز نایگرین یعنی بە یەک باز ناچینە ئەو بەرەوە لەوانەیە بە دوو باز لەوانێ بە سێ باز لەوانەیە مەسەلە بۆن حتا بەکارهێنانی هۆکاری تری زەرورە بۆ ژیانی خۆمان چونکە ئێمە دەمانەوێت باشترین نەتیجە و چاکترین ئەنجام بەدەستبێنی دڵی باوک و دایکمان دڵی خۆمان دڵی مامۆستاکەمان دڵی کۆمەڵگاکەمان ئەمانە هەموویان بەدەست بێنین هەمیشە قوتابی زیرەک لای هەموو کەسێ خۆشەویستە بەڵام قوتابیەک هەر خەریکی وەکەڵێ بەدەستێنانی نمرە بێت لە ڕێی خەڵکیکەوە هەتا دنیا دنیا ئەگەر شا باشترین شەهادەش بێنێ سبینێ هەر قەڵباسێکا کە لەوانەیە عنی بۆ خۆمان لە ژیانی ڕۆژانە لەوانەیە هەندێک لەو حاڵەتانەمان بەرکەوێت کە کاتێ نەفرێکە بینی وەکەڵە قسەکە لەوانەیە نەفیر ڕەفیقێکی هەبێ بڵێ وڵای ئەم یعنی من خۆم گوێم لێ بووە زۆر جارەوترێەوە فلانە کەسە کاتی خۆی بە قۆپێ دەرچوو چەند ناخۆشە ئەم حاڵەتە چەند ناخۆشە ئەمە بڵاو بێتەوە کە تۆ ڕۆژێ لە ڕۆژان بە قۆپی دەرچویت کەواتە هەر لە بیدایەتەوە تۆ خۆت ئامادەکە بۆ گۆڕانکاری چۆن قۆناغەکانی مناڵی ئەبڕی بۆ قۆناغەکانی هەرزەکاری با بکەڵێ بازێکی گەورە ئەدەی لە هەموو ناحەکانە گۆڕانکاری کە ئێمە ئینشاڵا لە وانەکانی داهاتووە لە زنجیرە باورنامەکانی داهاتووە چۆ هوەری تعاملکردن لەگەڵ مراهقا کەڵێ تەواوکەین یاخود دێنینە پێشەوە باسەکەین بۆ یەک گۆڕانکاری لە خۆتا ئەبێ لە فکری خۆتا قەنەعاتت وابێ کە ئەم هەنگاوی دەینیت هەنگاوەکە هەمیشە ئامانجەکە لێ دیار بێ ئایا تۆ دەتەوێ باشترین نمرە دێنی بۆ چی دێنیتی ئێمە کە کاتێ خواردن نەخۆین بۆی بژین ئێمە کە کاتێ ئەچین بۆ لای دکتۆر بۆ ئەوی ساغ و سەلامەت بین کاتێک کە فەحسەکەین فەحسی عامەکەین فەحسی مەسەر تایبەتەکەین ئەو فەحسانە لەبەر خاتری ئەوەیە نەخۆشەکانی خۆمان دیاری کا تۆش بۆ خۆت کە دانیشت سەعید کرد یەکەم جار دابنیشە هەموو بابەتەکانی خۆت بێنە بەرچاوی خۆت و کاتەکەت دابەشکە لەسەر ئەساسی ئەو بابەتانەی کە هەتە و هەوڵ بدە شتە کۆنەکان یاخۆش هەند شت هەیە کە تایبەتمەندیە مەحاالەکەی کە چییە بەو شازە وەلاوانە ئیسفادەی لێ نەکەی ئەگەر هەستت کرد جیهان بۆ تۆ ساردە ئەوە ئاگرێ بکەرەوە بگەرمکردنەوەی ئەگەر قەنەعەت دوا بوو کە ئەم دنیاە ساردە ئەم دنیاە مساعد نییەت بۆ تۆ ئەم دنیا هاوکار نیە بە تۆ خۆ خۆت بە تەنها خی گەورە دروست کردی ئێمە هەمیشە دەزانین نەفری ئەتوانێت گۆڕانکاری لە کوێ بکە لە کۆمەلگا بکە دەتوانێت گۆڕانکارەکانی بەو شێوازەی کە خۆی ئەوێ ئەگەر سەیری شۆڕشەکانی جیهان بکەین سەیری گۆڕانکارەکانی جیهان بکەین لە پێغەمبەری خۆمانەوە عەلەیهی سەڵات وەسەلام بیگرە هەتاکوو سەحابەکان و هەتاوەکوو حەتتا شۆڕشە شۆڕشە نوێیەکان کە ئێستا لە سەردەمی خۆمانا هەیە هەمووی بە شەخسێک کراون و ئەو سەرکردانە لە ناون معانات و ئێش و ئازارەوە پێگەیشتون و هەی وایە هەبووە لەوانەیە بە پارەی ڕۆژانەی خۆی یاخود کتێبی کڕیبێت تا سەرکەوتوو بێ یاخود بە وەکەڵێ ئیش و کارکردن و ئەوانە توانی بێتی نەتیجە بەدەست بێنێت و بێتە هۆی گۆڕانکاریەکی ئیجابی لە کۆمەلگادا. بیسەرانی خۆشەویست بەم شێوەیە هاتینە کۆتایی بەرنمەی ئەمڕۆمان کە تایبەت بوو بە هوەری ساییکردن تا بەرنمەیەکی تر بەخواتان ئەسپێنم خواتان لەگەڵ.